دەی کەواتە ئێوە ئەی بەرەی ئادەمیزاد و پەریان بە کام نیعمەت لە نیعمەتەکانی خوای خۆتان بێ باوەڕن و ئینکاری ئەکەن؟ مَرَجَ البَحرَینِ یَلتَقِیَانِ. دوو دەریای سوێر و شیرینی ناردووە تا سنوورێک کە تیا ئەگەنە یەک. دەی کەواتە ئێوە ئەی بەرەی ئادەمیزاد و پەریان بە کام نیعمەت لە نیعمەتەکانی خوای خۆتان بێ باوەڕن و ئینکاری ئەکەن؟ سنفرغ لەکم ئەیها الثقلان بێگومان لەمەولا دەستمان بەتاڵە بێ بۆ لێپرسینەوە و حیساب و کیتاب لەگەڵ کردنتان لەو دونیادا، ئەی جووتە کۆمەڵەکەی ئادەمیزاد و پەریان. لا تنفذون إلا بسلطان ئەی کۆمەڵی پەری و ئادەمیزاد ئەگەر ئەتوانن لە ئەتراف و لاکانی ئاسمانەکان و زەویەوە دەرچن دەرچن ناتوانن دەرچن بە زۆر و هێز نەبێ و خۆ زۆر و هێزیشتان نییە یا ناتوانن دەرچن بە دەسەڵاتێ نەبێ کە خوا بتانداتێ و بۆ خۆتان هیچتان بۆ ناکرێ لەو ڕۆژەدا کە مردووان زیندوو ئەکرێنەوە و ئەبرێن بۆ ئەو وێستگەیەی تیایا ڕائەوەستێنرێن، پرسیار ناکرێ نە لە ئادەمیزاد و نە لە پەری لەبارەی تواناکانیانەوە، چونکە بە سەر و سیمایانا دیارە کێ و چ کارەن. فَبِأَیِّ آلَاءِ رَبِّکُمَا تُکَذِّبَانِ دەی کەواتە ئێوە ئەی بەرەی ئادەمیزاد و پەریان بە کام نیعمەت لە نیعمەتەکانی خوای خۆتان بێ باوەڕن و ئینکاری ئەکەن؟ ذواتا ئەفنان ئەو دوو بەهەشتە دار و درەخت و میوە و لق و پۆپی زۆریان هەیە. دەی کەواتە ئێوە ئەی بەرەی ئادەمیزاد و پەریان بە کام نیعمەت لە نیعمەتەکانی خوای خۆتان بێ باوەڕن و ئینکاری ئەکەن؟ فیهما من کل فاکهة زوجان لەو دوو بەهەشتەدا لە هەر میوەیێ دوو جۆری ناسراو و نەناسراو یا دوو جۆری تەڕ و وشک هەیە. لەو بەهەشتانەدا حۆری وا هەن چاویان تەنها لە مێردەکانی خۆیانە و ناڕواننە کەسی تر و بەر لە مێردەکانیان کەسی تر نە ئادەمیزاد و نە پەری لاقەی نەکردوون و دەستی پێ نەگەیاندوون. فَبِأَیِّ آلَاءِ رَبِّکُمَا تُکَذِّبَانِ دەی کەواتە ئێوە ئەی بەرەی ئادەمیزاد و پەریان بە کام نیعمەت لە نیعمەتەکانی خوای خۆتان بێ باوەڕن و ئینکاری ئەکەن؟ مودهامتان ئەو دوو بەهەشتە لەبەر زۆری دار و درەخت کە دەوریان داوە ڕەشباو دیارن.